ئەوە دەعوەی پێغەمبەران وا بووە کە چەنای چەند ساڵ کەس نەیزانیوە یەک خواپەرستی چی خەڵکی نەیزانیوە و کەسش نەبووە دەستیان بگرێت خەڵکی بەبان خەبرێکا بازێدا بۆ مناڵ خەڵکی ئەچوو حەیوانی سەرا بڕی لە لای مەرقەدێک بۆ ئەوەی ڕانەکەی بپارێزرێت ڕانە مەڕەکەی لە خراپە ئەگەر کەس ئەڵێ وانە با ئێستاکە دەست بەرزۆکە بڵێ وانە خەڵک هەبوو ئەچوو پەڕۆیەکی سەوزی ئەبەستە دەستێەوە بۆ لەرزوتا خەڵک هەبوو ئەچوو داوای لە قەبرێکە کرد ئەوی تۆ دەم و نفوست پاکە بەشک و شفام داوای شفام بۆ بکەی لە لای خوا ئێساکەش بەردەوامە بەڵام الحمد لله ئەوەی نوری هیدایەت چووە دڵێەوە ئەو دینەی قبول کرد و ئەوەی کە کردیان جاران